لە تۆمارکراوەکانی گروپی دەنگی خۆبەخشان ناوی کتێب لە ئاوێنەیەکدا لە نهێنیەکدا بابەت ڕۆمان نووسەر، یۆستاین گاردەر وەرگێڕانی لە دانیمارکیەوە بەهرۆز حەسەن خوێندنەوەی ژوان کاری دەنگی ڕاوێژ ژماری سپاردن 560 ساڵی 2006 پێدراوە. ژمارەی لاپەڕە سەد و شەست و چوار لاپەڕە نۆرەی چاپ یەکەم چاپ و بڵاوکردنەوەی چاپخانەی ڕەنج دەقە کوردێکە پێشکەشە بە خوێنەرانی گاردەر و